خواناسانی بەڕێز لە یەکەم وتار لە ساڵی نوێی میلادیدا لە ساڵی لەدایکبوونی حەزەتی عیسا پێغەمبەردا سەلامی خوای لەسەر بێ کە ئێمە وەکو خەڵکی تر پێم جوان نییە بڵین ساڵی زینی چونکە وشەی زین لەگەڵ مرۆڤە تۆزێ نەشیاوە جوانتر بڵێین ساڵی لەدایکبوون چونکە ساڵی 2012 ئەوەمان بەبیر دەخاتەوە 2012 ساڵ لەمەوبەر یەکێ لە پێغەمبەرانی ئولو العزمی خوای پەروەردگار کە عیسای کوڕی مەریەمە سەلامی خوای پەروەردگاری لەسەر بێ هاتۆتە دونیاوە ساڵێک لە تەمەن لە هی هەموومان کەم بۆوە ساڵێک چوینە پێشەوە ئەگەر ئەم ساڵە ئەوە گرنگ نییە مێژووەکە تەقویمەکە لە دوو هەزار و یانزە وە بکەی بە دوانزە گرنگ ئەوەیە ئەم ساڵە ئایا نوێ کردنەوەیەکمان بەسەرا دێنێ چونکە ئەگەر ساڵ نوێی نەکردینەوە ئەوە مانای ئەوەیە ساڵ بەجێی هێشتین ئەوە زۆر خەتەرە یەک ساڵ بەجێت بێڵێ یان ساڵێک نوێت بکاتەوە ئێمە وەکو ئەهلی ئیسلام لەم دینەوە حاڵی بووین ساڵێک کە تەمەنمان چووە پێشەوە ئەبێ نوێبوونەوەیەک گۆڕانکارییەکمان بەسەرا بێ لە چاکەوە بۆ چاکتر لە خراپەوە بۆ چاک ئەینا گەر هەر وەکو ساڵی ڕابردوو بووین کەواتە ساڵێک لە تەمەن بەجێ هێشتین ئەگەر سەیری ساڵی ڕابردوو بکەین لە جیهاندا بەگشتی و وەکو وڵاتی خۆشمان کوردستانی شیرین بە تایبەتی خەڵکانێکی زۆر لە ژیانێکی ناخۆشدا ژیان. هەرچەندە ئەمڕۆ کاتێک کە باسی وشەی ناخۆشی دەکرێ ڕەنبە خەڵکێک بڵێ بۆ ژیان ناخۆشە لەبەرەوەی لە ڕووی مادیەوە ڕاستە فەرقێکی زۆرمان کردووە لەگەڵ زەمەنی پێشوودا نان و پێخۆرێک حەمد و سەنا بۆ خوای پەروەردگار خوای گەورە ئەو سفرانەمان لێ نەشارێتەوە لە ڕووی نان و پێخۆرەوە حەمد و سەنا بۆ خوای پەروەردگار زۆربەمان تێرین ئەو پارەی ئەمڕۆ لە گیرفانی خەڵکایە زەمەنەکانی ڕابردوو بەدێیەک بە قەومێک ئەوەندەی کەسێکی ئەمڕۆی پارە نەبووە لە ڕووی جلوبەرگ و پۆشاکی جوانەوە سوپاس بۆ خوای پەروەردگار جلوبەرگی زۆریش هەیە لە ڕووی ئوتومبیلەوە لە حەدی خۆی چۆتە دەرەوە خەڵک هاوارێتی بەدەست زۆریەوە لە ڕووی خانووی باشەوە زۆربەی سوپاس بۆ خوای گەورە کۆشکە هۆکارەکانی گەیاندن لە موبایلەوە تاوەکو دەگاتە ئەنتەرنێت لەبەر دەستی زۆربەی خەڵکیدا هەیە زۆری دەوڵەمەندە ناودارەکانی جاران کە لە سلێمانی لە هەولێر لە فڵان شوێن بیان وتایە فڵان کەس زۆر دەوڵەمەندی ناودارە بڕواتان بێ ڕمێ بە قەدەر یەکێکی وەکو ئێمەی نەبوویایە چونکە موبایلی نەبوو چونکە ئەنتەرنێتیشی نەبووە لەوانەیە تەلەفۆنە شڕەیەکی هەبوو بێ ئۆتۆمبیلێکی شڕی هەبوو بێتەوە دوا مۆدیلی ئۆتۆمبیل لە ژێرا یعنی زۆربەی دەوڵەمەندە ناسراو و ناودارەکانی جاران بەقەدەر کەسێکی ناوەندی ئەم ڕۆگە سەیری حاڵی خۆت بکەی نەیبووە کۆشکەکەی ئەو بەقەدەر خانوە سادەکانی ئەوەی سادەی لای ئێمەیە نەبووە ئەمە لە ڕووی مادیەوە ڕاستە کەچی سبحان اللە کە لە مەجلیسێکا باسی ئەو زەمەنە ڕابردووە دەکرێ خەڵک دەڵێ ئای کە خۆش بوو هەر وەلێ ئەوانەی کە تەمەنێکیان هەیە لێیان بپرسە خۆزگە بە ساڵی پەنجاکان دەخوازێ بە شەستەکان دەخوازێ ئای چ زەمەنێکی بەختەوەری بوو خۆزگەمان بەو کاتە کابرا کاروانچی بووە ئێستا دوا مۆدیلی ئوتومبیلی لە ژێرایە کەچی حەز بەو ژیانەی ئەو سەردەمە دەکا بەو سادەییە لە ڕووی تاوانەوە کەچ ئەمە لە ڕووی مادیەوە وایە بەڵام لە ڕووی ڕوحیەوە بەداخەوە مرۆڤایەتی بەرەو پاشەک شەک کردووە ساڵ بۆ ساڵ دێتە دواوە بۆ نمونە لە کوردستانی ئێمەدا لە ساڵی 2011 دا بە ئامار ئەوەی لای پۆلیس تۆمار کراوە 27000 تاوان بەس لە سلێمانی و هەولێر و دهۆکە ئەنجام دراوە لە ساڵەکە بیست و حەوت هەزار تاوان لە تاوانی کوشتن، لە دزیکردن، لە فڕاندنی منداڵ، لە بریندارکردن، لە خۆکوشتن، لە خۆدەرمانکردن. ئەمانە هەموو تۆمارکراون لە لایەنی پۆلیس، ئەی ئەوەی کە تۆمار نەکراوە ئەبێت چەند بێت؟ ئەم هەموو نەخۆشیە دەروونیەی کە هەیە جاران بەڕێزان کێ دەیزانی نەخۆشی نەفسی هەر چیە هەر دکتۆری پسپۆڕ نەبوو چونکە نەخۆشیەکە نەبوو ئێستا نەخۆشی نەفسی زۆربەی خەڵک هەر دکتۆرەکەشی ناناسێ چونکە دکتۆر خەڵک نەدەچوی خسایی نەخۆشیە دەروونیەکان بێنێ بۆ چونکە خەڵک نەخۆشی دەروونی نەبوو لە خوا بەزیاد بێ کەچی ئێستا نەخۆشی نەفسی زۆرە ئایدز چی بە مرۆڤی ئەم سەردەمە دەکا و چۆن لێشی هەڵدەوەشێنێ جاران خیانەتێکی زەوجی بکرایە دول لە ڕووی جەنابتان و ئافرەتان و خوشکان و دایکان بیان وتایە ئافرەتێک دەیانگوت ڕەدوو کەوتووە ناو و ناوبانگی قەومێکی بۆ ئێران دەکرد دێیەک شارێک مەملەکەتێک لە بیری نەدەچۆوە ئێستا خیانەتی هاوسەری بڕۆ لە دادگاکاندا چەند پیاو خیانەت لە ژنەکەی دەکا ڕۆژانە خەڵک هەیە بەداخەوە بۆمان هەیە یەعنی بەڕاستی جێگای داخە چەندین خەڵک هەیە کە پیاوە و خیانەتی لە خێزانی کردووە یان بە پێچەوانەوە ئافرەتە و خێزان پیاوی هەیە و خیانەتی لێکردووە لە پشتەوە جا لە ڕێی خیانەتی موبایل و قسەکردنەوە بیان پەنا بەخوا خیانەتی تر بێ یانی ئەمانە هەمووی هەیە. بەڵێ خۆشەویستان، خیانەتێکی تر، خیانەتی تەڵاق، ئەو تەڵاقەی کە ئێستا بۆتە ئامارێکی مەترسیدار، دڵنیابن خەریکە وای لێدێندرێت تەڵاق و زەواج لە دادگاکاندا نزیک دەبێتەوە، ناڵێم وەکو یەکە، بەڵام ئەبوایە هەر بەراورد نەکرایە، ئێستا خەریکە لە زۆربەی شوێنا تەڵاق نزیکی زەواجە، ئەوەندە ژن و مێرد لەیەک جیا دەبێتەوە، ئەمانە هەموو بەڵای گەورەن کە بەسەر وڵاتدا دێن. نەمانی نرخی مرۆڤ، بێبەزەیی بوون، جاران ئەگەر کەسێک بمردایە، ئەو پیاوە بەڕێزانەی کە تەمەنێکیان هەیە هەموو شاهید حاڵی ئەو قسەن و من فیعلەن تەمەنێکی واشمان هەیە لەبیرمان دێ، دراوسێکەی ئەگەر نەژڵێم ساڵێک چەند مانگێک پێ عەیب بوو جل لە حەوشەیا بە تەنافادا ئەیگوم ماڵی فڵان کەس مردوویان لێ مردووە، وابوو یان نا بەڕێزان؟ دەگوت ماڵی فڵان کەس مردوویان لێ بردووە، ئەگەر پیرەمێردێک بمردایە، ئەگەر پیرێژنێک بمردایە، چونکە مردوو لەو گەڕەکەیا هەبوو، لەو دێیەدا هەبوو. خەڵک پێی عەیب بوو ئافرەت تەنافەکانی جلی پێوە ببیندرێ، کە ڕەمزی خۆشحاڵی بنوێنێ. خۆ ئەگەر کەسێ بە ناحەق بکوژرایە پەنا بە خوا، بە ناحەق خوێنی بڕژایە، ئەوە ئەو ساڵە دەیانگوت ساڵی کوشتنی فڵان کەس کە بە ناحەق کوشتیان. ئەوە ئەو مەملەکەتە، ئەو ڕێگایە، ئەو دێیە، ئەو شوێنە، هەتا ئێستاش زۆر شوێن هەیە لەم کوردستانە، لەم دەوروبەری ئەم شارۆچکەی خۆمانە، ئەگەر بپرسی ناوی کوژراوێکی پێوە، ئەڵێ فڵان کەسیان لێرە کوشتووە. ئەو ڕێیە ئێستاش لە بیر نەچۆتەوە، چونکە خوێنێکی بە ناحەقی لێ ڕژاوە. ئەمانە نرخی مرۆڤ ئاوا بوو، کەچی ئەمڕۆ بەداخەوە ئەوەی بێنرخترین خوێنە، خوێنی مرۆڤە، خوێنی ئینسانە. لە تەلەفیزۆنا دانیشتوی کۆنتڕۆڵت پێ ئەڵە ئەمڕۆ لە تەقینەوەیەکە دووسەد کەس کوژران هەر شانیشی بۆ دانادەی هەر مچڵکەیەکت بۆ لە شانایە چونکە خوێنی مرۆڤ هەرزان بوو بەبەر چاوی خۆمانەوە خوێنی مرۆڤی کورد لە هەموو خوێنەکانیش هەرزانترە بەداخەوەم لای ئێمە ئینسان هەموو ئینسانە و ئەوەی ئیماندار بێ برامانە لە ئیمانەوە زۆر لێمان نزیکە بەڵام پاشانیش ئینسان پەرۆشی قەومی خۆشی زیاترە کە هاونیشتیمانی و هاوزبانتە زیاتر بەدەست خۆن نێ بۆ دێشێ لە کۆتا ڕۆژەکانی ساڵی دوو هەزار و یانزە دا ئێمە نزیکی چل کەس کە بە ئامار سی و هەشتیان گیانیان لەدەستدا لە یەک چل کەسادا بەهۆی فڕۆکەکانی جەنگێتەکانی تورکیاوە سی و هەشت کورد زبان گیانیان لەدەستدا و سووتان لاشەکانیان پارچە پارچە بوو ئەدیداسەکانیان لە پێڵاوە داماوە پەڕی سی و هەشت جەنازە لە یەک چرکەساتا کەوت بەڵام لەسەر جادەیەکی قیر نا، چونکە ئەوانە لەسەر سوکانی سەیارە نەبوون، ئەوانە بە کۆڵ بە کۆڵ بوون، ئەوانە لە کۆڵی ئوتومبیل نەبوون، بەڵکو باریان بە شانەوە بوو، ئەوانە کۆچبەر بوون، ئەوانە ڕێگای قاچاخچێتییان بۆ پارویەک نان گرتبووە بەر، بۆ پارویەک نان، لە سەدەی بیست و یەکا مرۆڤ بەڕێی قاچاخ ماڵ و مناڵی خۆی بژێنێ لە دێیەکا، هێشتا ئەوەشی پێ ڕەوا نەبینی لە کۆشک و ڤێلادا نەدەژیان فەقیرە لەناو ئەشکەوتا شکور بوون پەنایان بۆ ئەشکەوتێک دەبرد پەنایان بدا ئا ئەو مرۆڤانە سی و هەشت کەس سی و هەشت کەسی زەحمەتکێش سی و هەشت کەسی داماو قڕبەسەر کڵۆڵ کزۆڵ بە ناحەق خوێنیان ڕژا و خوێنەکەشیان سووتێندرا پارچە پارچە کران هێندێکیان سێ برای تێدا بۆ هی یەک ماڵ سێ برا بە یەک کەڕەت جەنازە بچێتەوە بە باوک و دایکی هەژاری داماو کە خوا ئەزانێ بە چ قوربە سەرێک بە خێوی کردووە وەرە حساب کە سی و هەشت ئەگە یەکی یەک مناڵی هەبێ سی و هەشت مناڵی بێ باوک سی و هەشت ئافرەتی ڕووسور کە بێوەژن کەوتووە سی و هەشت ئەگەر یەکی یەک برا و خوشکی هەبێت جەرگ سووتاو و پشکاو بووە کەچی زۆر بە سادەیی ئیعلامی دونیاش باسی کرد، هەر شتێکی وەکو زۆر سادە. ئەگەر مرۆڤێکی ئەمریکی بوایە هەمووکمان دەزانین کارەساتی لۆکەربی یەکی بە ملیار دۆلار قەرەبوویان کراوەتەوە تا قیامەت ئەمریکا لە بیری ناچێتەوە. لە یۆنان یەک کەس کوژرا ئەو حکومەتە هەستا لەسەر هاوڵاتیەکەی خۆی. کەچی هاوڵاتی کوردی هەر کەس وەکو ئەوەی مافی مرۆڤ نازانم ئەمە ئەو گوێیە ئاخندرابوو کە ئەو هەموو مرۆڤە لەوێ خوێنی ڕژا کەسی ڕانەچڵەکاند. بەڵام پەنا بەخوا ئەوەی لە هەمووی خەمبارترە ئەوەیە کاتێک کە دراوسێکەت پێت خۆش بێ کاتێک کە موسیبەتێکت بەسەر بێ و براکەت پێت فێبکەنێ لە هەموو شتێ ناخۆشترە چونکە ئەبوایە ئەو لەگەڵتا بگریایە بیهێنە بەرچاوی خۆت موسیبەتێکت لێ بەسەر بێ ڕەم بێ خەڵک گوێشم نەداتێ زۆر لە دڵت گران نەبێ بەڵام کاتێ جگەرت سووتا کوڕێکت مرد کچێکت مرد خێزانت مرد هاوسەرت مرد حەز بکەی سەیر بکەی لەو وەختە براکەت و خوشکەکەت پێت پێدەکەنێ دڵخۆشە لەو کاتەیا ئاهەنگ دەگێڕێ هەتا ماوی لە بیرت ناچێتەوە چونکی هی ئەو زۆر ناخۆشترە کە وا شیوەنی لەگەڵ بگێڕایتایە بۆیە ئێمە هەر لەو چرکە ساتانەدا کە بەداخەوە ئەڵێن دەبێ حکومەتی کوردی هەبێ چوار پارچەکانی کوردستان یەک بگرێتەوە لە کاتێکا لە کوردستانا پارچەیەکی ئەم کوردستانە خەڵتانی خوێن دەکرێ بە ناحەق لەم کوردستانە ئازادەی خۆماندا بینیمان شایی دەکرا کابرای سمیاللە لافیتە ڕاستەوخۆ ئاهەنگەکانی پەخش دەکرا، پارەی موڵاتی هەموو هەڵلوشی لەگەڵ سەرۆکی حکومەتدا شانی لە شان دەکرد لە هەڵبژاردنەکانا ئیدیعای دەوڵەتی کوردی و کوردایەتی دەکرا کەچی لە کاتێکا کاکە خۆ ئەوانە ئەگەر هەر حیسابی ئیسلامەتیش نەکەی خۆ برامانن لە کوردایەتیدا خۆ ئینسانێکی مەزڵومن ئینسانی موسڵمان لە هەر شوێنێ مەزڵومێک ستەمی لێ بکرێ ئەبێ بهەژێ لە ناخەوە فرمێسک بە چاوتا بێ، ئەویش کە ماڵ و مناڵەکەی هەتیو و بار بووە، هی تۆیە، هی برا و ئامۆزاکەی تۆیە. کەچی خۆ بینیمان ڕاستەوخۆ لە کەناڵە ئیعلامییەکانەوە ئەو دە هۆڵ و زوڕنا دەکوترا. خەڵک لە جیاتی شوکرانەی ئەو ڕەحمەتی ئاسمانە کە ئەم سەر زەویە ئاوەدان کردەوە دڵی هەمووانی خۆش کرد و شوکرانەی خوای دەوێ، خەڵک بە ناشکوری کردن لە بەر بارانەکە وڵامی خوای پەروەردگاری دەدایەوە. یاری ئاگرین بە ئاسمانە دەپڕژێندرا. هەر لە ماوەی چەند سەعاتێکا لەو شەوە لە سلێمانی بیست و چوار کەس داخڵی خەستەخانە کراوە لە ئەنجامی شەڕ و هەرادا بێ نرختری مرۆڤ ئەمە هەموو سەرنجامی چیە سەرنجامی بێدینیە ئەینا تۆی مسلمان چوی بۆ سەر جادە وا بکەی تۆی مسلمان شای و لۆغان و گێڕاویان فلنەسک قەسەم بەخوا بە چاومان نەهاتووە چونکە ئەو خەڵکانە دەبینی کە قاچی پەڕیوە کە دەستی پەڕیوە هەیە سێ چوار پارچە کۆکراوەتەوە کویانە ڕەنبە مەیتی فڵان کەس بێ ئەمە هەژێنەرە خەمهێنەرە لە دوو هەزار و سێ وە هەتا کۆتایی دوو هەزار و یازدە بەس لە عێراقدا، بەس لە وڵاتی عێراقدا لەو جنوبە سەد و شەست و دوو هەزار کەس کوژراوە. لە دوو هەزار و سێ وە کە دیکتاتۆرەکەی پێشوو لەناوچووە هەتا کۆتایی تا شەش ڕۆژ لەمەوبەر بەس ئەوەی لە ئاماری پۆلیسا تۆمارکراوە سەد و شەست و دوو هەزار کەس کوژراوە. ئەمە هەر زۆر هیچی نازانێ لەسەر چ دەکوژرێ، خوێن دەڕژێ. خوێنی مرۆڤ لە خوێنی مریشک بێ نرخترە وەڵا ئەگەر بڵێن لە هەواڵێکا دەواجنێک بە یەک ڕۆژ دوو هەزار مریشکی فڕێداوە هەمووان خوا زەرەدێکی گەورەی لێکەوتووە خۆ ئەگەر ڕانە مەڕێک گورگ لێی دا و بڵێن سەد مەڕی من نار کردوێتەوە هەموومان یەکسەر بە چۆکا دێن سەد سەرمەڕ لە ناو چووە و ماڵی فڵان کەس وێران بووە کەچی کە بە دوو سەد کەس کوژراوە سەد و شەست و دوو هەزار کەس کوژراوە هەر خەڵک بە خیاڵیشی دانایە هەن نرخی مرۆڤ کە ئیمان لە دڵەکانا نەما کە ئەم شەریعەتی خوای پەروەدگارە حاکم نەما چۆنە؟ ئای لە بازاڕا ئایا ئێمە بازاڕمان زۆر پاک بوو لە ساڵی دوو هەزار و یانزە دا؟ جێگەی ئەسەفە لە دوو هەزار و یانزە دا بەس لە نەخۆشخانەی هیوا کە بەشی سەرەتانە پێنج هەزار کەس لە هەرێمی کوردستانا سەرەتانیەتی و ئەم بڕۆ گوێم لێ بوو لە یەکێ لە دکتۆرە بەڕێزەکان وتی ڕۆژ نییە ئێمە لە سلێمانی نەخۆشی سەرەتانمان بۆ نەیا کلی ڕۆژێک خەڵکێک تووشی سەرەتان دەبێت بە معەدەلی جاران بە یەک مانگ خەڵکێک تووش دەبوو ئێستا لە بەیانیەوە تا ئێوارە چەند نەخۆش یان بەلانی کەمەوە نەخۆشی خەڵکی ئەم کوردستانە تووشی سەرەتان دەبێت کە بۆمان دێنن ئەمە لە ئەنجامی چی؟ لە ئەنجامی خیانەتی کۆمەڵێ بازرگان، لەگەڵ ڕێزم بۆ بازرگانان و دەوڵەمەندانی موحتەرەم و حەڵاڵخۆر، لە دە مانگا لە ساڵی دوو هەزار و یازدە دا ئامارم لایە پەنجا دوکان لە سلێمانی پەنجا دوکان و سۆپەرمارکێت لەسەر شتی کۆنە فرۆشتن، مەڵێ شتی بەسەرچوو فرۆشتن، بڵێ ژەهر فرۆشتن، چونکە ژەهرە و دێتە لاشەتەوە، خۆ کە ژەهر خواردوو بکری فریای خۆت دەکەوی، دەچی بۆ وڵاتان دەڵێی ژەهرم خواردووە، بەس خواردنەکەش لەخۆی هەستیش بەخۆن ناکەی یەک پارچە لاشەت دەبێتە ژەهر و سەڕەتانت دەتگرێ وەختێ بەخۆت دەزانی لەیەک وڵات چارەسەرت ناکرێ پەنجا سۆپەرمارکێت و دوکان بەس لە شاری سلێمانی لەماوەی دە مانگا حکومەت پێی زانی و دایخستووە نەوەد ملیۆن دینار غەرامەی ئەوانەی کردووە بیست و پێنج کەس حوکم دراوە لە سجنایە لەسەر شتی کۆنە فرۆشتن گۆشتی کۆنە و بۆگەن فرۆشتن بە خەڵک ئەمە بەس لە سلێمانیدا جاوەرە بۆ شارەکانی تر دەبێت چ بێ لە شارۆچکەی خۆشماندا زۆرێک لەوانە هەبوو بەڵام لەبەر حوکمێک بڕیاریان داوە کە ڕەنبێ پێی عەیب بێ دووکانەکەی پێ داخە کە حەقە پێشی داخە کە حەقە ڕیسوا بکرێ چونکە کەسێ ئامادە بێ خەڵک ژەهر دەرخواردوو کا ئەبێ پێشی عەیب نەبێ بچێتە سجنەوە دووکانەکەش و سۆپەر مارکێتەکەشی پێ داخرێ ئەمانە هەموو لە ساڵێکا خۆشەویستان بەسەر ئێمەدا دێ ئەو هەموو گەنجە شتی لەبەر دەستایەوە کە چی ڕەشبینە ئەو خەڵکەی کە خۆش دەخوا خۆش دەنۆشێ و جوان لەبەر دەکا خۆشی هەیە کەچی دڵی خۆش نییە چونکە دوو شت هەیە لەیەکی جیا بکەینەوە، خۆشی لەگەڵ دڵخۆشی دوو شتی لێک جیاوازن، هەموو خواردنی خۆشی دونیا لەسەر سفرەت بێ، هەموو جلوبەرگی جوان لەبەرتا بێ، کە ئەوەی لە سینەدایە کە دڵە خۆشحاڵ نەبوو بەخوا هیچ ناهێنێ، وەڵا نان و دۆ بخۆی و گونیە لەبەرا بێ، کە دڵت شادمان بوو هەموو دونیات هەیە، بەڵام ئەم شادمانیە بە پارە ناکڕدرێ مشکیلەکەی لەوەدایە بە پارە ناکڕدرێ بڵێی تۆزێ دڵ فەرەحی دەکڕم هەیە وەڵاهی بە ملیۆن دۆلار و دیناری هەیە کەچی هەر هاواریەتی ئەڵێ خەریکە سنگم دەتەقێ خۆشم نازانم بۆ وام خۆزگە بە پارە بکڕدرایە بەختەوەری بە پارە ناکڕدرێ لەبەرەوە دڵ دڵخۆشی نییە ئەگەرچی بەداخەوە خۆشی هەیە کل من فی الکون یشکو دهره لیت شعری هذه الدنیا لمن شاعیر بە حەق جوانی فەرمووە دەڵێ هەرچی کە قسە قسەی لەگەڵ دەکەی جا ئێستا من جەنابتان دەبینم ڕەمێ بڵێم ئەو پیاوە بەڕێزە ئەو برا گەنجە ئەو خوشکەی کە لە مزگەوتە ڕەم هیچ عەیبی نەبێ بە ڕەنگ و ڕوخسار ڕەمێ بڵێ هیچ موشکیلەی نەبێ کەچی کە وەختێ لەگەڵیا دادەنیشی و لێت ئەمینە و ناخی خۆی هەڵدەڕێژێ بە سەدان معاناتی هەیە ئەڵێی کوڕە خۆم پیاوار فەوتاوە بەڵام بۆی نە بە ڕەنگ و ڕوخسارەوە دیار نیە خۆ ناکرێ لەناو خەڵکا هاوار کا شاعیر دەڵێ هەرچی تۆ لێی دەپرسی هاوارێتی هەر یەکەی بە دەردێکەوە گرفتارە هەر یەکەی موشکیلەیەکی عایلەوی جەستەیی دینی کۆمەڵایەتی هەیە نازانم جا دنیا کامە کەسە تێیا خۆشحاڵە مەگەر کێ تێیا خۆشحاڵ بێ کە هەر عەقڵ و ئاوەزی لە دەست دابێ و نەزانێ دونیا چ خەبەرە چونکە کە تۆش هیچ خەبەرن نەبوو من لە ماڵەکەی خۆما هیچ عەیبیشم نەبێ ئەی توخوا ئەو پیاوەی کە لە تورکیا هەر کوردە و هەر موسڵمانە و هەر هاوزمان و هاونیشتیمانیمە کە لە خوێن شڵاڵ بوو کە مناڵەکانی هەتیو بوون ئەگەر هەستی ئینسانیت هەبێ نابێ فرمێسک بە چاوتا بێ بەخوا ئەبێ هەبێ کەواتە خەمێکت هەر هەیە خەمی خەڵکت ئەبێ هەبێ ئەگەر خەمەکە هی خۆشن نەبێ هی خەڵکیش هەر هی تۆیە وەکو موسڵمان جا ئەم هەموو تاوانانە لە ساڵێکی تازەدا بەڕێزان بە تەپڵی و زوڕنا بەڕێکردن و یاری ئاگری تەقاندن ناکرێ، ئەمە خەمی حکومەت و کاربەدەستانە، عولەمایانی ئیسلامە، زانایانی کۆمەڵناسیە بێن لەمە بکۆڵنەوە، ئەڵێ بڵێن باشە ئەم خەڵکە دەبێ بۆ وای لێهاتبێ؟ ئێمە وەکو موسڵمان کە دینەکەمان دینی ڕەحمەت و میهرەبانیە پێمان دەڵێ سەرەنجامی هەموو ئەو خۆشەی لەبەردەستتانایە و لەززەتیشی لێ ناکەن دوورکەوتنەوەیە لە مەنهەجی خوای پەروەردگار بێ شەرعی کردنە بێ شەرعی کردن لەم وڵاتەدا خەریکە دەبێتە مۆد بێ فەرمانی خوای پەروەردگار خەڵک ڕاناچڵەکێنێ وەڵاهی نایشارمەوە بەرنامە هەیە لەم کوردستانەدا ناڕاستەوخۆ ئەیەوێ پێمان بڵێ خەڵچینە شەریعەتی ئیسلامی بە کەڵک نایە ئەو شەریعەتەی لە کتێبەکانی ئیمامی شافیعی و ئەبو حەنیفە و مالیک و ئەحمەد و ئیمامی نەوەوی و ئیبن حەجەرا نووسراون ئەوە هی سەردەمی بەردە لەگەڵ مافی مرۆڤی ئەم سەردەمە ناگونجێ لە پێشکەوتن دوامان دەخا پێشێلکردنی ئازادی شەخسیە بەڵام باشە بۆ لەوانە نەپرسین ئەگەر دکتۆرێک بە کەسێک کە نەخۆشی دڵی هەیە بڵێ نەخۆشەکە ئامۆژگاریت دەکەم شتی سوێر مەخۆ تخوا ئەم نەخۆشە مناقەشە لەگەڵ دکتۆر دەکا بڵێ جەنابی دکتۆر بۆ نەیخۆم ئەڵێ نا بە قسەت دەکەم بۆ چونکە یەقینم هەیە کە تۆ پسپۆڕی لەو بوارەدا و لەسەر ئامۆژگاری من قسە دەکەی سوێری و چەوریەکە ناخۆم دەی خالق ئینسان یەکێ لە ناوە پیرۆزەکانی ئەلخەبیرە پسپۆڕە بە تۆی مەخلوق کە چیت بۆ باشە بۆیە لێی حەرام کردووی خوا دەفەرمێ ویحل لهم الطیبات واللە ئەوەی حەڵاڵ بێ پەروەردگار بۆی حەڵاڵ کردوون ئەوەی پاکی بێ بۆ خۆشی و گوزەرانتان بێ خوا بۆی حەڵاڵ کردوون ویحرم علیهم الخبائث ئەوەی پیسی بێ خوا لەسەری حەرام کردوون هەر شتێ پیس بێ بۆ ئێستا و داهاتوت زەرەد بێ زەرەر لە دینت لە ڕەوشتت لە ئەخلاقت لە جەستەت لە خێزانت بدا خوا دەفەرمێ مەیکە ئەمە حەرامە لە بەرژەوەندی خۆتە کاتێک کەسێک کێڵگەیەکی جوان دەبینێ، پڕە لە گوڵ و گوڵزار، پڕە لە داری جوان، بەڵام یەک عەلامەت داندراوە دەڵێ ئەمە حەقلی ئەلغامە و لێی نزیک مەبەوە، ئەی نابێ دەست و قاچ دەبی و گیان لەدەست دەدەی. کەس هەیە بڵێ ئەم نووسراوە ئازادییەکانی منی پێشێل کرد کە نایەڵێ بچم لەناو ئەڵ و گوڵزار و دارستانە یا ڕسمێک بگرم؟ نەخێر مەمنوون دەبی، یەکسەر دەگەڕێیتەوە، ئەڵێ ئەوە لە بەرژەوەندی منە ئامۆژگاری کردم. دەی سنورەکانی خوای پەروەردگار دەڵێ حەقلی ئەلغامە لێی نزیک نەبێەوە کە چویتە ئەو دیوە کوڕە بە سەلامەتی نایەیتە دەرەوە دوای ئۆباڵ بە ئەستۆی خۆت ئیسلام ئاوامان پێ دەڵێ بۆیە عولەمایان فەرمویانە الشریعە مصلحە کلها عدل کلها حکمە کلها واللەی ئەم شەریعەتی ئیسلامە هەمووی مەسڵەحەتی مرۆڤە هەمووی دادپەروەریە هەمووی بناغەکەی لەسەر حیکمەت داندراوە من جا پێم خۆشە بۆی خەڵک بەرچاوڕوون بێت، تۆ لە تەلەفیزۆنێکا دادەنیشی کابرا بە بوێری ڕەخنە لە دینی ئیسلام و موقەدەساتەکانی ئێمە دەگرێ، بە بوێری جوابی دەدەینەوە و پێمان دەڵێ، دەڵێ خەڵک ئەگەر ڕاپرسییەک بکرێ لە سەتا نەوەت و پێنجی خەڵکی کوردستان دەڵێ دینی ئیسلامم دەوێ. خەڵک لە ترسی قیامەت و دەڵێ لە ترسی لە دەستدانی دین ئەمە دەڵێ، لا لێی حاڵی نەبووە. ئەگەر لێی حاڵی بێ، ئەزانێ بنەماکانی دین دژایەتییان هەیە لەگەڵ مافی مرۆڤ و مەسڵەحەتی ئینسانە، نایەوێ. بەڵام من دەڵێم بە پێچەوانەوە، خۆزگە لە خۆزگەی خوا، هەموو کەس وەکو خۆی لەم دینە حاڵی ببوویایە. بزانە ئێمە گرفتێکمان دەبوو، ئەو کاتە خەڵک خۆی باوەشی بە دینا دەکردەوە یان نا، کە خەڵک دینی شینەوێ، من زۆر جار، قەت دژایەتی گومڕاکان و مولحیدەکانیش ناکەم، وەڵڵاهی بەزەییم پێیان نادێتەوە، چونکە دەزانم دینەکە وەک خۆی حاڵی نەبوون. یەکێ لەو شتانەی کە لە لە شەوانە ئاگام لێیە ڕەخنەی لێ دەگیرێ، ئەڵا گەر ئیسلام ڕۆژێ حاکم بێت دەستی مرۆڤێک دەبڕێ لەسەر دزی، ئەمە پێشێلکاری مافی مرۆڤ نییە دەستی کەسێک ئەو دەستەی لەکەیەوە لەسەر ئەوی دزی کردووە؟ نەخێر بۆ؟ چونکە قورئان دەفەرمێ قورئان دەفەرمێ مە حەقە والسارق والسارقە فاقطعوا ایدیهما دز پیاو بێ یان ژن بێ کە دزی کرد دەبێ دەستی ببڕدرێ خوای پەروەدگار وای فەرمووە، ئەو پەڕی لەجێ خۆیدایەتی، هەر بۆ بەرچاوی ڕوونی گەنجان و خۆشەویستان و خوێندەواران و ڕۆشنبیران و ئەوانەش کە لە ئیسلام حاڵی نەبوون ئەم ڕوونکردنەوەی ئەدەم، ئەینا کە خوا وای فەرموو پێویستیمان پێی نییە. دکتۆر نابلسی لە سووریا دەفەرمێ، سەردانێکی ئەوروپام کرد، تازە موسڵمانەکانم دەبینی بۆم ڕوون دەکردنەوە، پێشدا هەموو بەرازخۆر بوون، عەرەقخۆر بوون، دەموو وەرن بە شێوازی زانستی پێتان بڵێم، کە گۆشتی بەراز چ زەرەد و زیانێکی هەیە؟ ئەیان گوت، تخوا دکتۆر گیان کاتی خۆت لەوەیا بەسەر مەبە، مادام خوا فەرمووی حەرامە ئیتر پێویستیمان بە بەڵگەی زانستی نییە، وەرە فێرمان کە حوکمەکانی دین چییە، فێڵی حەڵاڵ و حەرامەکانی ترمان کە کە نایزانین، ئەی نا من تازە خوا فەرمووی عەرەق حەرامە نایخۆمەوە، من موسڵمان بووم، کاتی خۆت بەوەوە مەکوژە سوودی چییە و زەرەری چییە و لە ڕووی زانستییەوە چۆنە، خوا خۆی ئەزانێ ئەمە زەرەرە بۆیە فەرموویەتی مەیخۆ، پێویستیم پێ نییە، بەڵام کاتێک کە خوا دەفەرمێ دەستی دز ببڕە ئەها ئەو هەموو دزیەی لە وڵاتا دەکرێ دزی لە ماڵانەوە گەیشتە مناڵ فڕاندنیش لە هەرێمی کوردستانە مناڵیش دەفڕێندرێ لە یەکێک لە شارۆچکەکانی ئەم هەرێمی کوردستانەدا کابرایەک فەقیرە سێ جار هاوسەری کردووە لە خێزانی سێیەمیان دوای سێنزە ساڵ چاوەڕوانی ئەمجا تاقە کچۆڵەیەکی بۆ بەسە زمان لە ڕیەکەم ڕۆژی جەژنی قوربانەوە بۆ شتکڕین چۆتە دەرەوە حەتا ئێستا بێ سەر و شوێنە کابرا دەڵێ هەموو هیوا ئاواتمەوە بوو بە سێ خێزان و دوای سیانزە ساڵ لە خێزانی سێیەم هاوسەرگیری خوا ڕووناکی مناڵێکمان بداتێ مناڵێکی کچۆڵەی دوو ساڵ و نیو بەستەزمان بە ناوی ئایا حتا ئێستا فڕاندویان و بێسەر و شوێنە چونکە پارەی پێ شک نابەن فەقیرە داوای پارەشی لێ ناکەن احتیمالی ئەندامەکانی جەستەیان بڕی بێ ئەنی سەیری کە لە هەرێمی کوردستانە لە دزی ماڵانەوە گەشتە دزی مناڵان بان دەگیرێ کۆمەڵە خەڵکێک دەگیرێن خەریکی فڕاندنی مناڵی خەڵکن پەنا بەخوا ئەمە ئەمە کارەساتێکی گەورەیە جا کە خوا دەفەرموێت دەستی ئەو دزە ناپاکە ئەبێ ببڕدرێ با ئێمە بزانین حیکمەتی ئەمە لە چدایە هەر کەسێ دزی لێ نەکرابێ باوەڕتان بێ نازانێ دزی لێکردن چەند ناخۆشە هەر کەسێ ماڵەکەی کە چووە ماڵەوە سەیەکێ قفڵەکە شکێندراوە و حەرەمی ماڵەکە سنووری ماڵەکەت شکێندراوە هەر ئەو کەسەی لە دەمی خۆت و ماڵ و منداڵت گرتووەتەوە دینار دینار و دۆلار دۆلار سەر یەکت ناوە کە لە بیدەی بە شتێک کەسەی دەکەی مفت براوە و هیچم نەماوە ڕەنجی ئەو هەموو ساڵەت بە خەسار دراوە حەرەمی ماڵت شکێندراوە سوکایەتیت پێکراوە ئەمجا گومان ئەم هەموو گومانە دەڵێی دەبێ دراوسێکەم نەبێ ئەبێ خزمەکەم نەبێ ئەبێ فڵان کەسی میوان نەبووبێ ئەمە بەس ئەو کەسەی خوا پەنامان دا کە دزی لێ دەکرێت ئەزانێت چ بارقورسیەکە خوا پەنامان دا خوایە ماڵی کەس بۆ دزی نەکرێتەوە بەسەر ماڵی خاڵیا بچێ ئەزانی چ دەردێکی گەورەیە ئەو برینە لە دڵا وەڵڵا خوا ئەزانێت ساڕێژ نابێ هەتا دەستی ئەو دزە بەبڕاوی نەبرێ ئەی نا حکومەت دەیگرێ مانگێک بۆخۆی بەبێ ئەستەتەلایتەوە لە سجنە فێری دزیکردنی تریش دەبێ دوای مانگەکە بەر دەبێ کابرا کە دزەکە بەر بوو پارەکەش نیوەی خوراو دەبێ سوڵحی عەشایری بۆ بکەن کاکە نیوەم دەوە نیوەی گەر نەدا ئازابێ فەقیرە هەیە دوو پیاوی کەی بەگژارەکە ئەڵێ کاکە وەڵا هەر هیچم ناوێتەوە کابرا بە حورمەتە پێی عەیبە ئەڵێ تازە چل لێ بستێنم حەواڵە بەخوا بی ئەمە ئەم برینە هەتا قیامەت دەمێنێ بەڵام کە بینیت ماڵەکەشیان لێ سەندەوە دەستیشیان بڕی لەبەر چاوی خەڵکا ئەم دەستە دەستی خیانەتە لە کۆمەڵە یەکسەر برینی سەر دڵت ساڕێژ دەبێ وە هەرچی دزیەکیش کە لە حوکمی شەرعیا دەفەرمێ پیرە مەگنون ئەگەر دزیەکی لێ بکرێ ئەبێ لەبەر چاوی ئەو خەڵکەیا کۆ بکرێتەوە دادگای شەرعی بڵێ خەڵکینە ڕۆژی ئەوەندە ئەوەندە وە کۆ ببنەوە ئەوانە حوکمێکی شەرعی جێ بەجێ دەکرێ بە شەرعی خوای پەروەردگار فڵان کەس مەرجەکانی دزی تێیا هاتۆتە جێ دادگا بڕیاری دا ئەو دەستە ببڕێ، لەبەر چاوی ئەو خەڵکە شمشێرێک لە دەستی ئەدەن و دەیخەنە ڕۆنی زەیتەوە بۆی خوێنەکەی بەر نەبێ یان بۆی عەمەلیات دەکرێ. ئەوەی یەک زەڕە نێتی دزی هەبێ کە ئەو دیمەنەی بینی قەسەم بەخوا ناوێرێ دزی بکا. ئەڵێ دەترسم منیش بانی دەستم ببڕن. دەستێکم لە دەست دەم تازە بە دەستێک نان بخۆم بە دەستێ دۆخیم بەستم. ئەوەی نێتی دزی هەبێ قەسەم بەخوا ناوێرێ. بەڵام کابرا گەنجێکە دولەک ڕووی ئەو گەنجانە دەیەوێ دزی بکا. کابرا سەیارەی دزیوە ماڵی خەڵکی بڕیوە ماڵێک مانجێک گیراوە وەک بەرزەکی بانان بۆ یاکەتەوە تەزبێح ڕادەوەستێنێ و بنێشت دەجوێ دڵت جاکە وەک قەیچێکا بە نیوەی پارەکەی خوارد و نیوەی دایەوە یان هیچیان لێ نەسەندەوە بۆ منیش کاسپی بکەم بۆ نەچم دزی بکەم ئەمە هاندانە ئەمجا لە سجنا حکومەت بە خێوی دەکا ئەبێ مەسرەفی لێ بکا پارەی من و تۆ بۆ ئەو سجنانە سەرف دەکرێ ئێستا ئەوەندەی سجن لەم کوردستانەیە حکومەت بە خێوی دەکا باوەڕتان بێ پێنج شەش زانکۆی پێ دەکرایەوە کە کوڕەکانمان تیا بخوێنن نەچنە زانکۆ ئەهلیەکان ئەوە هەر دز بەخێو دەکا پیاوکوژ حکومەت بەخێو دەکا لە ئیسلاما سجنی نیە یەک ڕۆژ سجنی ناکا دزی تەواوی دەستت دەبڕێ بڕۆ بۆ ماڵی خۆت و پارەکەشی لێ ئەستێنێتەوە کابراش کەس ناتوانێ بەگژیا بچێ چونکە دادگا ئەم کارەی کردوە من و تۆ نایکەین ئەمە ئەو پەڕی حیکمەتە دوەمیان لەلایەنی دادگەرییەوە خاوەن ماڵیش ئاگادار دەکاتەوە، دادگای شەرعی دەفەرمێ بزانە ئەم ماڵە لە کوێیا دزراوە، دەرگاکەت داخستبوو یان هەر ئیهمال بووی مەدخەلەکەشت دانەخستبوو ڕۆیشتبووی ماڵت بەجێهێشت بوو، ئەگەر دەرگات دانەخستبوو کابرا دزی لێ کردی دەستی نابڕدرێ چونکە خەتا لە خۆتەوە بووە، ئەگەر سەیارەکە گەراجت هەبوو لەسەر جادە بەجێت هێشتبوو سەیارەکەیان دزی دەستی دزەکە نابڕدرێ چونکە تۆ ئیهمال بووی بۆ نەتدەهێنایە ناو حەوشەکەت و گەراجەکەشی لەسەر داخەی. بۆ سودەرگاکانت دانەدەخست عنها دادگەریە تۆش کەم تەرخەم بووی مانگاکە لەو سەرجادە دزرا معقولە بە سەرجادەی قیران مانگا بڵاو کەیەوە ڕیخ بڕێژێ لەبەر ئەوە ئەبوایە لە شوێنی تایبەتی خۆیدا بوایە ئەمدا دزەکە محکوم دەکرێ دادگەریە پێت دەڵێ سێیەمیان بە حکومەت دەڵێ هەر حاکم مافی ئەوە نیە دەستی ئەم دزە ببڕی تەماشای مەلەفەکەی بکە ئەمە لە برسانا دزی نەکردووە ئەمە لە داماویا دزی نەکردووە ئەمە لە هەژاریا دزی نەکردووە ئەبێ تێرت کردبێ خۆشەویستان سەیری ئەم حوکمە جوانە کەن توخوا هەموو بەشەری سەر زەوی هەموو قانونیەکان ئەستا چەند محامی و حاکممان لە ناوە دانیشتوون توخوا مرۆڤ دەتوانێ قانونێکی ئاوا بۆ مرۆڤ دانێ بۆی تاوانی دزی کردن بۆ نمونە نەهێڵێ جا من بۆیە زۆر باسی دزی دەکەم چونکە زۆر جار ئەڵێن ئەمە دژی مافی مرۆڤە دژی پێشکەوتنی جیهانە دەستی مرۆڤێک لەسەر پارە ببڕدرێ بەڵام لە ئیسلاما چوار دەستمان هەیە ئیسلام پێش ئەوەی دەستەکە ببڕێت دەڵێت بزانە تۆ لە کام دەستیانی، ید عاملە، الاسلام یکرمها، دەستی ئیشکەر، دەستی بەرهەمهێن، دەستی خێر، دەستی خێرکەر، دەستێک کە وڵات ئاوەدان دەکاتەوە، واجبە حکومەت ئەم دەستە ماچکا، چونکە رسول اللە صلی اللە علیە وسلم ماچی کرد، خۆشەویستی خوا دەستی خستە ناو دەستی معاذی کوڕی جبلەوە، دەستەکانی هێندە زبر بوون، ها کرێکار هەموو قڵچ قڵچ دەبێت وەکو بڕمەنی لێهاتووە، پێ عەیب بوو دەست بۆ دەبەی و دەست پیاون ساڵ سەم بۆی دەستی پێغەمبەری خوا ئازاری نەدا دەستی وا قڵشابوون خوێنیان لێ دەهات خۆشەویستی خوا دەستەکەی کوشی فەرمووی ئەو دەستت بۆ وایلات وتی پاچکاریم کردووە ئەو باخم ئاوەدان کردۆتەوە باخم ئاوەدان کردۆتەوە بەرهەمم پێشکەش بە کۆمەڵگا کردووە شتم نەدزیوە فەرمووی ئەم دەستە دەبێ ڕێزی لێ بگیرێ خۆشەویستی خوا ئاوا بە دەمی خۆیەوە ناو دەستەکەی ماچ کرد و بەرزی کردەوە فەرمووی خەڵکینە بە شاهید بن ئەم دەستە خوا و پێغەمبەری خوا خۆشیان دەوێ دەستی کارکەر هەر کەسێ، جا دەستی بە قەڵەمەوە بێ، دەستی بە سنعەتەوە بێ، دەستی بە شۆفێرییەوە بێ، بە هەر شێوازێ خزمەت بەم خاک و خەڵکە بکا، دەبێ حکومەت دەستی ماچ کا. نابێ دەستی دز، کە ئێستا لە کوردستان و لە زۆربەی وڵاتی دنیادا وەڵا دەستی دز بەڕێزترە لە دەستی کرێکار. کرێکاریشی خۆڕش کە ئەو جادانە مام و پا دەکاتەوە، فەقیرە لە یەک مەجلیسیان خەڵک ناوێرێ، لە دووریشەوە ناوێرێ سەیری کۆبوونەوەیەک بکا. دز و جەردەکانیش هەموو لە لای سەرەوە کۆگەی ڕۆژنامەنووسیان بۆ دەگیرێ. دەی نەخێر دەبێ ئەو دەستەی کە جادە پا دەکاتەوە ماچ کرێ، دەستی ئەو کرێکارەی کە ئەو بینایە بەرز دەکاتەوە کە ئەو مزگەوتە بینا دەنێ، چونکە یەدی عاملە یەد عاجزە الاسلام یطعمها دەستێک کە شەلەل بووە توانای کاسبی نەماوە لە کار کەوتووە واجبە ئەم دەستە سواڵی پێ نەکرێ ئەبێ حکومەت تێری کا لە ئیسلامدا ئەبێ ئەم دەستە پێی ببەخشرێ خواردن بکەیە دەمیەوە چونکە بۆخۆی توانای کاری نەماوە الاسلام ید عاطلە الاسلام یشغلها دەستێکمان هەیە ئیشکەرە بەڵام کاری نیە فەقیرە نازانێت چی بکا ئەبێ ئیسلام کاری بۆ بدۆزێتەوە ئیشی بۆ بدۆزێتەوە جا ئەگەر ئیشکەر بوو ئیسلام دەستی ماچ کرد ئەگەر بێ ئیش بوو ئیشی بۆ دۆزیەوە ئەگەر دەستی شەلەل بوو دەستی گرت و خواردنی خستە دەمەوە هێشتا خەڵکێک هەبوو هەرچوو دزی کرد دەی ئەم دەستە پیسە ئەبێ ئەم دەستە تخوا بەڕێزان چی لێ بکرێ ئەبێ ئەم دەستە بڕدرێ چونکە ئیش هەیە کار هەیە هەموو شتێک هەیە تێری تەسەلی هێشتا ئامادەنی کار بکەی هێشتا ئامادەنی کرێکاری بکەی وەستایی بکەی ئیش بکەی بچی بخوێنی ببی بە شتێک حەز لێ لە پاڵەوە شەوانە فرسەت بێنی لە غەفڵەتی خەڵکا ماڵێک ببڕی دوکانێک ببڕی ئەزانی چەند ناخۆشە بەیانی دیکە دەچی ئەو دوکانەی بژێوی ماڵ و منداڵتی لەسەر دوکانەکەت بڕدرابێ و قفڵی شکێندرابێ ئەی کە داخت کرد بە جەرگی خەڵکا ئەبێ دەستت داخ کرێ ئەبێ بە یەک شمشێری شەرعیانە ببڕدرێ بۆ چونکە ئەم دەستە دەستی پیسە ئایا کەس هەیە لۆمەی ئەو دکتۆرە پسپۆڕە بکا کە پەنا بە خوا نەخۆشێک دەبەن بۆ لای ئەڵێن دکتۆر ئەم دەستە چیەتی ئەڵێ بۆ خوا ئەم دەستە سەرەتانیەتی ئەگە بێت و لە مەچەکەوە نەیبڕینەوە خەڵکینە خزمەکانی خێزانی بناڵەکانی دەستی باوکتان دایکتان دەچێتە ئانیشکی دوای دەبێت لە هەوکۆڵەوە بیبڕینەوە ئەڵێ بە قوربان بم دکتۆر پارەشت دەدەمێ چەند ملیۆنی ئەدەیتێ بۆی دەستی مەچەکی باوکت ببڕێتەوە بۆ چونکە ئەمە سەرەتانیەتی ئەگە فریای نەکەوی پێوە دەچێت دەستی دز دەستی سەرەتانە لە کۆمەڵدا ئەگە بڕیمان هەموو دەستەکان ئیسراحەت دەکەن ئەگەر ئەو دەستی دزە هەبوو نایەڵە کەسمان ئاسوودە بین توخوا حوکم هەیە لەم شەریعەتی ئیسلامە جوانتر بێ بۆ ئەوەی دزی لە کۆمەڵگا بن بڕکە من بەس لێوە دەپرسم خەڵک هەر وەک وتاری جومعەش نەبێ توخوا حوکمێک هەیە لەوە نەخێر نەوە جوانتر نیە چونکە خالقی ئەرز و ئاسمانەکان دایناوە خۆ قسەی من و تۆی مرۆڤ نیە واللەهی مولحیدەکان بێ دینەکان لەم شەریعەتە وەک خۆی حاڵی بن دڵێن توخوا با حوکم بە شەریعەتی ئیسلام بکرێ چونکە بێ دینەکەش مافی پارێزراوە لە دەوڵەتی ئیسلامیدا سەیری ئەوە ناکرێ ئەمە مولحیدە و ئەوە موسڵمانە و ئەوە بە دینە و ئەوە بێ دینە ئەمە بۆ خوا دەگەڕێندرێتەوە بۆ قیامەت ئەوە لە قیامەتا سزای کافر وە پاداشتی موسڵمان بە بەهەشت و دۆزەخ دەدرێتەوە ئەمە ئیشی دونیا نیە لە دونیادا هاوڵاتیە ئەویش مافی پارێزراوە من دڵنیام خەڵک لەم دینە وەکو خۆی حاڵی ببێ ئەگەر بێڵن حاڵی ببێ وەڵاهی مولحید و بێ دینەکانیش دەڵێن دینی ئیسلاممان دەوێ کەواتە خاڵی یەکەم بۆ ئەوەی کە ئێمە لە مەینەتیەکانی ساڵی ڕابردوو ڕزگار بین و ساڵی داهاتوومان خۆش بێ گەڕانەوەیە بۆ شەرعی خوای پەروەردگار کۆتا قسەم بە خاڵێکی کورت دێنم، دووەمیان ئەوەیە ئینسانی موسڵمان لەگەڵ ئەم حوکمە شەرعیەدا بیروباوەڕێکیشی هەیە کە دەزانێ ئەمە هی خوایە کە پێی بەخشیوە ئەوەی کە زۆری هەیە بەڵام بەختەوەر نیە ئەو ژنەی لە هیچی کەم نیە کەچی لەگەڵ مێردەکەیان ناکۆکە دڵنیابن بەڕێزان بەیی خوای نازانێ شوکرانەی خوای لەسەر نەکردووە خۆی پێوە هەڵکێشاوە خۆی پێوە باداوە جا هەر ماڵێک، هەر سەروەت و سامانێک، هەر خۆشگوزەرانێکی ژیان خۆشەویستان، بە هی خوات نەزانی، وات زانی بە ئازایەتی خۆت پەیات کردووە، وەت زانی بە کارامەیی خۆت پەیات کردووە، دڵنیابە خێر و خۆشی لێ نابینی. خوا لێت دەکا بە ژان، لێت ناکا بە ژیان. مامۆستای بانگخوازی ئیسلام دکتۆر محەمەد راتب نابلوسی لە مەوسوعەی اسماء الحسنی دا دوو بەسەرهاتی واقعی دەگێڕێتەوە ی ئەم یەک دوو ساڵەن. یەکێ لەوانە دەفەرمێ، برادەرێکم هەبوو لە مزگەوتا یەکترمان زۆر دەبینی، بۆی باس کردم وتی، مامۆستا من خاوەنی مەعمەلی ئەلبیسەم، مەعمەلی جلوبەرگم، جلوبەرگ بە کۆمەڵ دەفرۆشم، قەمسەڵە دەدورم، چاکەت و پانتۆڵ دەدورم بەڵام بە جوملە، خەڵکێک دێ لێم دەکڕێ بایی دەفتەرێک دەکڕێ بایی دوو دەفتەر دەکڕێ بۆ وڵاتان ئیسترالی دەکەم لە سوریا، چونکە زۆربەی وڵاتانی سوریان هەتا ئێمەش هەمان شتی سوری هێنن، وتی من یەکێ لەو مەعمەلە گەورانەم هەبوو، ڕۆژێک لەسەر کارگەکە خۆم دانیشتبووم چاوەڕێی ئەوەم دەکرد کە ئیمێڵم بۆ بکرێ ئەوەندەم بۆ بنێرە بایی ئەوەندە دەفتەر دۆلارە کابرایەکی فەقیر مامە حاجیەک هات وتی مامۆستا سەلامی لێ کردم و ویستی دانیشێ خوڵقم نەکرد چونکە من کاتی وەم نەبوو خوڵقی خەڵکم بڵێم وەرە چایەک خۆوان و دانیشە ئیشی خەریکی ناردن و هەناردە و وەرگرتنی پارە بووم وتی وەڵاهی چوار مناڵم هەیە و پێویستیان بە قەمسەڵە هەیە خۆ ئەزانم ئەمەی تۆ جوملی فرۆ جوملە فرۆشیە و بە تاک نایفرۆشی بەڵام لە بازاڕ زۆر گرانە و پارەکەم تەواوی ناکا ئەگەر تۆ وەکو پیاوێکی مەرد یارمەتیم بدەی چوار قەمسەڵەم پێ بفرۆشی خێرت دەگا چونکە نیواونی نرخەکەی هەرزانترە ئەمە مافی ئەوەی هەیە بڵێ پێت نافرۆشم چونکە من عەقدێکم هەیە وەکو جوملە فرۆش ناتوانم بە تاک شت بفرۆشم بەڵام دەڵێ من زەردەخەنەیەکم کرد وتم مام حاج گیان تخوا تاقەتی لیرە و سوری و ئانەم نیە کاکە من بە دەفتەر کار دەکەم بەخوا لە دەفتەر کەمتر بێ هەر دەستیشی بۆ نابەم من لە دەفتەر کەمتر بێ بێزم نایە دەستی بۆ بەرم چونکە من کاری لیرەی سوری ئەوانە ناکەم بەو پارانە هەر پێم عەیبە دەستی بۆ بەرم ها ئەم تەکەبورە چەند خراپە بەگی خوای نەزانی نەیگوت ئەمە تاکە کەسێکە مام حاجیەکە چوار مناڵی هەیە هەژارە قەیچێکا کوڕە هەگە بە خۆڕاییش نەیدەمە با بە نیوە قیمەتی جوملەکەی خۆم بیدەمەوە کە هێشتا خێری دەکرد بۆ ئەو ئەڵێی خواحافیزی نەکرد و بە چاوی فرمێسکەوە چاوی پڕ بوو لاو و گەڕایەوە وەڵاهی یەک مانگی ڕێک من مەعمەلەکەم وەستا یەک مانگی ڕێک ئیمێڵێکم بۆ نەکرا، کەس کاری دوێنمم نەبوو، وەستاکان توڕە دەبوون، مەشقی نەدەشکا، یەک مانگی ڕێک من تاکە یەک دۆلار نەهاتە سندوقی داهاتمەوە، ئەمجا بە ئاگا هاتمەوە وتم خوایە گیان تۆ ببێ خوای پەروەردگار مە هی تۆ بوو ئەوە نەک من بێزم نایە دەست بۆ دۆلار بەرم بە تاک ئەبێ بە دەفتەر معامەلە بکەم ئەمە هی تۆ بوو خوایە بە ئاگا هاتمەوە تۆ ببێ و ڕهینم لێ نەگری غەزەبم لێ نەگری بە یەکجاری لە ناو نەچم یەک مانگ کەس مەرحەبای نەکردم ئەبێ ها چاو لێ کا برا جاری وا زۆری هەیە زۆر کۆگای هەیە شەریکەی هەیە کەچی دایمە دڵ ناڕەحەتە هێندی تەکەبور پێوە لێداوە ژنی وا هەیە هیچ عەیبی نیە لە حەموو شتێکی ئەم دنیا هەیەتی کەچی تۆزێ ئاڵتونی هەیە خوا خوایەتی بچێتە شوێنێکەوە و بە ئاڵتونەکانەوە خۆی بەسەر ژنە هەژارەکەیا ڕادا بەعسی دەوڵەمەندی مێردەکەی و کۆشکەکەیان و سەیارەکەیان و خواردنەکەیان و ئاڵتونەکانی عەیارە ئەوەندەن و خۆی بەسەر خەڵکا فەڕز دەکا ناڵێ ئەمە فەزڵی خوایە لە جیاتی دڵی خەڵک خۆشکا داخ دەکا بە دڵی خەڵکا وەڵا خوا داخ دەکا بە دڵیا وەڵایی ژن و مێردی وا هەبوو لە سەیران گەڕاونەوە بایی سێ چوار وەرەقە شتیان خواردووە کە هاتۆتەوە لە بەر دەرگا کابرا تەڵاقی داوە چونکە لەو ڕۆژەدا تەکەبوری بەسەر خەڵکا کردووە ژان لێت دەبێت بە ژان ئەمە ئەمە سەبەبەکانێتی کە خەڵک لێی دەپرسێ نازانم بۆوە بەسەرهاتی دووەمیان هەر دکتۆر محەممەد ڕاتب نابلوسی کە مامۆستای زانکۆیە لە دیمەشق ئەفەرمێ کابرایەک خاوەن شیرینی بوو لە لوبنان جا ئەو دکتۆرانە چونکە زۆر دەگەڕێن بە وڵاتاندا بۆ کۆڕ و بانگخوازی و وتار خوێندنەوە زۆر شت دەبینن ئەڵێ لە لوبنان بردیانم بۆ لای کابرایەک کە ئێستا لە ئەمریکایە شیرینی خانەیەکی زۆر گەورەی هەبوو لە لوبنان شیرینخانەکانی لوبنان زۆر بەناوبانگن بۆ وڵاتان شتی دەنارد ئیسترادی دەنارد بۆ وڵاتان و بەرهەمی هاوردە و ناردنە و ئەمانەی دەکرد ئەڵا ڕۆژێ دەچێ سەی دەکا هەویرێک جوان نەشێلدراوە بەسە کرێکارەکان ئەچێ هەویرەکە پەلی لێکراوە جوان نەشێلدراوە هەر ئەنگوتکە هەویرەکە وەردەگرێ و ئەیخاتە ژێر قۆندەرەکانەوە بە قاز دەیشێلێ ئەڵێ هەویر ئاوا دەشێلدرێ یەکێ لە کرێکارەکان پێی دەڵێ ببورە قوربان خۆ پێڵاول لە پێدا بوو چۆن بە قۆندەرەوە چوویتە سەر ئەو هەویرە ئەڵێ خەڵک نانی ژێر قۆندەرەکانی من دەخوا بە هەزاری وەکو تۆشەوە من نانیش بخەمە ژێ پێمەوە خەڵک هێشتا نانی ژێر قۆندەرەکانی من دەخوا واللهی ئەڵێ خۆم ئەو پیاوەم بینی بۆی جێڕامەوە وتی تخوا دوعای خێرم بۆ بکەن بەڵکو خوای گەورە ئەم عیقابەی بۆ دنیا بۆ هەڵگرتم نەیبردە قیامەت هێستا سوپاسی خوا دەکەم دوای یەک هەفتە هەردوو قاچم لە ئەژنۆ بەرەو خوا دایە ئازار ئازارێکی ئەوەندە کوشندە بە هیچ دەرزییەک، بە هیچ حەپێک، هەرچی دکتۆرە پسپۆڕەکان بوو هاتنە سەرم، هەرچی ئەشیعەی بەهێز بوو بۆیان گرتم، ئەیان گوو بابە وەڵڵایی خوێن هاتووچۆ دەکا، مۆخەکەت تەواوە، ئێستاش نەمانزانی ئەو ئازارە چییە، پارەیەکی زۆرم دا هەردوو قاچیان لە ئەژنۆوە بڕیمەوە ئەمجا نەجاتم بوو. ئەڵێت دوایی ڕووی نەدەهات بچێتەوە ناو خەڵک چونکە زۆبەی کرێکارەکان هەر تۆران کەوتی خەڵک ئەبێن نانی ژێر قۆندەرەکانی من بخوا هەر مەعمەلەکەیان بەجێهێشت بۆخۆی ڕووی نەهات لە لوبنان دانیشێ ئێستا وا لە ئەمریکا دادەنیشێ بەسەر شۆڕی هێست ئەڵێت وتی توخوا دوعام بۆ کە ئەمە ئەمە عوقوبەی دنیای یەکەم بینی تخوا بکەم لە قیامەتا قاچەکانم نەچنە جەهەنەمەوە کە پێم لە هەویر نەوەم زانی ئەوە نانی خەڵکە لەژێ قۆندەرێ منایە خۆشەویستان زۆر خەڵک هەیە بەخوا زۆر خەڵک هەبووە بە ئارد بە فەردەی ئارد وتویەتی گەچ گرانترە بێنن بە ئارد خەریتەی خانوو بڕێژن ئەمەش بۆ خۆی جۆرە ناشکورییەکە واللە من دایمە لەوە ترسم خوا نەخواستە تووشی ئەو گرانیانە بینەوە خەڵک تۆو گەسکیشی نەبێ بیخواتەوە چونکە خوا بە هەردووکیان تاقی کردینەوە با شوکرانەبژێر بین با ئەوەی هەمانە بێی خوای بزانین با تەکەبوری پێوە لێ نەدەین ئەم وتارە ماوێتی ئەگەر خوای گەورە تەمەن باقیدا و خوا پشت و پەنای هەموو لایەک بێ هەڵی دەگرم بۆ وتارەکانی داهاتوو ان شاء اللە بزانین چی بکەین بۆ ئەوەی لە ناخۆشیەکانی ژیان لە ساڵی داهاتوودا ڕزگارمان بێ خوایە بە گەورەی خۆت ڕەحممان پێ بکەی خوایە بەزەییت پێمان نابێتەوە خوایە غەزەبمان لێ نەگری یا ارحم الراحمین ئەوەی پێت بەخشیوین بۆمان زیاد کەی شوکرانە بژێرمان کەی خوایە لە ناشکری بمان پارێزی خوایە لە بەڵا و ناخۆشی بمان پارێزی بە نەزانی خۆمانمان لەگەڵ نەکەی خوایە ئەگەر نەزانیەک نەفامیەکمان کردبێ تۆ ئەڕحەم الڕاحمینی غەزەبمان لێ نەگری بمانبەخشی خوایە بە ئاگامان بێنیەوە لە خەوی غەفڵەت ئەم وڵاتە بەرەکەتی خۆتت بەسەرا ڕژ یا اللە دڵخۆشت کردین بەوە بارانی ڕەحمەتت زیاترمان بۆ بنێری یاڕەبی بارانی ڕەحمەتی زیاترمان بۆ بنێری بەرەکەتی ئەو زەوێمان بۆ بڕوێنی خوایە ئەوەی چاکە چاکتری کەی و دامەزراوی کەی، ئەوەی خراپ و لار و لەوێرە لەم وڵاتەدا، خوایە لەم دینەی خۆت حاڵی کەی، ئاشنای کەی بە شەریعەتەکەی خۆت، شەریعەتی خوا لە ناوماندا ڕۆژێ حاکم بێ ئیشاڵڵا، ئەو کاربەدەستانەی باشن خوایە باشتریان کەی، ئەوەی لار و لەوێرن خوایە هیدایەتی هەموو لایەکیان بدەی، ئەوەی نەخۆشە یا ارحم الراحمین، ئەو خەڵکە حوسنی زەنی بەم موسڵمانانی ئەم مزگەوتە هەیە، خوایە لەبەر خاتری ئەم دەستە بە دەست نوێژانە شیفای نەخۆشەکان بدەی. یاڕەبی خوایە شیفای نەخۆشەکان بدەی خوایە دڵی دڵ بە خەمەکان خۆش کەی ئەوانەی گرفتارن لە وڵاتان پەیوەندیان پێوە کردوین یاڕەبی دەرگای ڕەحمەتیان لێ بکەیەوە ڕزگاریان کەی دین و عەقید و ئیمانیشیان سەلامەت کەی خوایە عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی یا ئەرحەمە ڕاحمین ئامین والحمد لله رب العالمین